ئانشتاین خوی بەوە گرتبوو کە بە زووی پرسیار تینوو دەبوو و بە هەموو جۆر وڵامێکیش تاسەی نەدەشکا هەمیشە لە دینامیکردن و جوڵەدا بوو ڕوانینی ئاینشتاین بۆ معریفەت بە جۆرێک بوو کە هیچ پارچەیەکی زانیاری لەگەڵ پارچەیەکی دیکەی زانیاری لێک جودا و ماڵجودا و ناچۆنیەک نییە هەموو شتێک بەیەکەوە بەستراوە هەروەکو خۆی دەڵێ Everything's connected لە گەردووندا هەموو بوونەکان لەگەڵ یەکتیدا لە پەیوەندیدان فەلسەفە پێویستی بە ئاین هەیە ئاین دەبێ بە فەلسەفە پشەستور بێ زانست بەبێ ئاین کوێرە فەلسەفە دەخالەت بە تاقیگەی زانست دەکات لە سەرخوانی نانخواردنی ئێوارەدا لە ماڵی فەیلەسوف جۆست وینتلەر کە مامۆستای وانەی لاتینی ئەنشتاین بوو لە ئەنشتاین دەپرسن ڕات لە هەمبەربوونی خودادا چییە؟ ئەویش کەوچکی نێو لەپی بەهێواشی دادەنێت زۆر بە لەسەر خۆی دەڵێ ئەگەرچی بۆ چوونەکانم زۆربەی جار بە نادیدە دەگرێن و بە لێڵی وە بەرچاو دەکەون بەڵام من بڕوام بەوە هەیە کە بۆ ئەوەی لەوە تێبگەین ئایا سروشت پێویستی بە وەدیهێنەرێک هەیە یاخود نا؟ پێویستمان بەوە هەیە کە لەوە تێبگەین کە سروشت چۆن ئیش دەکات. سەرنجدانێکی خێرا لە هەردوو پرسیارەکەی ئانشتاین ئەو بۆچونە پشتڕاست دەکاتەوە کە مەعریفەت سازی بە بێوانەی زانست و فەلسەفە پێکەوە بوونیان خێڵ و خوارە. بۆیە لە دنیابینی ئەنشتایندا زانیارییە تۆمارکراوەکانی مێشکی فێرخواز بە ئاقڵی لە خانەکانی فێرخوازدا دانەنیشتوون، بەڵکو لە جەنگێکی بەردەوامدان، یەکتری نەفی دەکەن، دەبنە جێندار بۆ یەکتری، یا یەکدی پشتڕاست دەکەنەوە و هەماهەنگ دەبن. بۆ هەمیشە لە ژیانی زانکۆی ئەنشتایندا دانیشتنی کڕ و کپ و بێدەنگانەی پۆل بێزارکەر بووە. بگرە بێ مانا و پووچ بووە. ئەو هەمیشە حەزی لە سەرچڵ کردن بووە. حەزی لێ بووە ورد بێتەوە لە دیاردەکان، چونکە مرۆڤ لە کاتی لێ ورد بوونەوە و تێڕامان دەبێتە مەخلووقێکی پڕ لە جووڵە. پرسیار دەکات و گومان دەخاتە سەر شت. لە هەوڵی ڕەواندنەوەی گومانیشدا زانیاری خڕ دەکاتەوە. لە ڕاستی و دروستی زانیارییەکان دەپرسێتەوە. بۆ مەبەستا دەست و چاو و زمان و گوێچکەی لە تاقیکاریدا دەخاتە گەڕ. خۆی پارچە زانیارییەکان ئیسپات دەکات، یا هەر خۆشی لێیان دڕدەنگ دەبێت و بە پووچیان لە قەڵەم دەدات. لە وەها پرۆسێسێکدا فێرخواز لە سووڕی متبوونی دەرخکردن دێتە دەرەوە و دەکەوێتە جووڵە. جوڵەی فێرخوازیش بێگومان تێگەیشتنی تازەی بۆ دەخوڵقێنێ. جا کاتێکیش ئانشتاین تێگەیشتنی تازەی بۆ پرۆفیسۆرەکانی زانکۆ ئاشکرا کرد، دووچاری کەڵف و کوڵی بەرەنگاری و نا دەبوویەوە. کپ و سەرکپ دەکرایەوە و بە پرسیار مەکە و تەنها بخوێنە سەرکۆنە دەکرا. وەکوو بڵێی ئەو شیتەڵکارییەی مێشکی خۆی و گەڕان بە دوای زانینی خوێندن نییە بۆیە هەمیشانش تاین لە ژینگەی پەروەردەیەکەی لەوەدا یاخی دەبوو بۆیە هەمیشانش تاین لە ژینگە پەروەردەیەکەی لەوەدا یاخی دەبوو کە ژینگەی پەروەردەیی نەرتە پیوەکان خاوەن بڕوانامە و موچەخۆر بەرهەم دەهێنن لە کاتێکدا نشتین نە دەیویست بڕوانامە هەڵگر و نە دەشیویست موچەخۆر بێت ئەو دەیویست بیرکەرەوە بێت فێربوو بێت ئەو لە خەمیەوەدا بوو وەڵامی هەندێ پرسیاری بنچینەیی لەبارەی ژیان و بوون و گەردوون و کات و شوێن و ی تر بدۆزێتەوە لە گەشتێکی مەعریفەتخوازیدا بوو دەیویست ئێمەش بەو گەشتە ئاشنا بکات ئەو دەیویست ژینگەی پەروەەردە فێرکردنی زانیارییەکان لەسەر بنەمای تاوتوێکردن بە ئەنجام بگەێنێت نەک لەسەر بنەمای گەیاندن بۆیە لێرەوانی گفتوگۆی زانستی بیرکردنەوەی ڕەخنەگرانە ئەرزش و بەهای لەوەدا چڕ و خەست دەبێتەوە کە دەیەوێ ژینگەی پەروەردە لە گەیاندنی رمدت و سادەوە بگۆڕێت بە شەنوکەوکردنێکی فکرە فرەڕەهەند و دەوڵەمەند. لەو وانەیەدا نابێت پرسیار مەکە هەبێت، بەڵکو لە بری ئەوە دەبێت با بپرسین بوونی هەبێت، لە بری ئەوەی لەم وانەیەدا ترسمان لە بیرکردنەوە هەبێت، فێرخواز بۆ هزرین و ڕامان هان دەدەین. جا ئەوە چۆن دەکرێت ئەوەیان باسێکی ترە خویار بێت لە درێژایی و پرتوکەدا هەوڵی وڵامدانەوەی دەدەین یەکێک لە خاڵە هەرە جەوهریەکانی معریفەت و فێربوون ئەوەیە کە معریفەت دیاردەیەکی جیهانیە و نورە جوگرافیەکان ناناسێت زانست لە خودی خۆیدا پێدراوێکی جیهانیە ئەزموونێکی مرۆییانەیە، دوور لە جیاکاری گەل و خوێن و نەتەوە و ڕەگەزێک. ئەمە بەو واتایە دێت کە ئەگەر تێز و تیۆر و تاقیکردنەوەیەکی زانستی لە سنوورێکی جیۆگرافی دیاریکراوی دونیا ئیسپات بێت، یا دۆزینەوەیەکی زانستی بێتە ئاراوە، یا تەکنەلۆژیایەکی نوێ بەرهەم بێت، هیچ یاسایەکی ژیربێژیانە، نابێتە ئاستەنگ و بەربەست لە بەردەمەوەی کە ئەم ئەزموونە لە ناوچەی دیکەی جیۆگرافیا کەڵکی لێ وەربگیرێت یا بە هەند وەربگیرێت و ڕەچاو بکرێت بۆیە داهێنانەکانی زانست مڵکی نەتەوەی نین و ئەو سنوورانە تێدەپەڕێن و دەبن بە مڵکی هەموو مرۆڤایەتی تۆ سەرنج بدە کە دۆزینەوەکانی پاسکاڵ لەبارەی پەستاندا یا یاساکانی ئەرخەمیدس لە پێوانەی کێشی شلەکاندا یا دۆزینەوەکانی نیوتن لە یاسای کێشکردن و تاوداندا یا پرسیار و ڕامانەکانی ئانشتاین لەمەڕ کات و شوێن و ڕێژەی بوون و موتڵەقیدا یا دۆزینەوەکانی هابرماسی کۆمەڵناس لەبارەی فەزای گشتییەوە یاخود تیۆرەکانی سیگمۆن فرۆید لەبارەی نەست و هەست چیتر لە فەرەنسا و یۆنان و بەڕیتانیا و ئەڵمانیا و ئەمریکا و نەمسا لەسەر ئەوان تۆمار ناکرێت بەڵکو ئەوڕۆ هەرکام لەو دۆزینەوانە بوونەتە بەشێک لە ئەزموونی مرۆڤایەتی و لە ماڵی گەورەی مرۆڤدا ئەرشیف کراون. ئەم حاڵەتە دەبێتە هۆکاری ئەوەی کە زانست بە ئەندازەی گەشەی شارستانیەتی مرۆڤایەتی بەرەو پێش بچێت. ئەزموونە تاقیکراوەکان کەڵەکە دەبن. فێربوونەکانی ناوچەیەک دەبێتە هۆی گەشەپێدانی فێربوونەکانی ناوچەیەکی دیکە. ئەنجامگیرییەکانی زانکۆیەک یا دانیشتنگایەک دەبنە کەرستەی خاو بۆ توێژینەوەی زانکۆکانی دونیا. تیۆرەکانی زانایەک کەرەستەی خاوە بۆ توێی زاناکانی دوای خۆی زانست لە هەموو کونج و کەلەبەرێکی دنیا خۆی نوێ دەکاتەوە و خۆی بەرهەم دەهێنێ خۆی تەواو کامڵ دەکات و هیچ کاتێکیش زانست بە کامڵ بوون ناگات بەڵکو هەمیشە بۆ شاییەکی هزری یا زانستی لە مەعریفەتدا هەیە کە حەوجێی بەوەیە کە ئیشی لەسەر بکرێت و توێژینەوە و توێکاری و نۆژداری و ڕامانی تێدا بە ئەنجام بگەیەنرێت ئەمە وای کردووە کە توێژینەوەکان لە پانتایی هەموو دنیا کار لەسەر بۆشاییە بەجێهێڵراوەکان بکەن و هەوڵ بدەن بە دۆزینەوەی تازە پڕیان بکەنەوە ئینجا لە پاڵەوەشدا کە زانست سیفەتێکی جیهانیانەی هەیە، لە هەمان کاتدا سیفەتێکی کەڵەکەبووش وەردەگیرێت. هەر لە خودی خۆیدا تاقیکردنەوە زانستییەکان لە سەرەوەی هەڕەمی تاقیکردنەوەکانی پێش خۆیان دادێن. ئەمە بەو واتایەی کە دۆزینەوەی زانستی یا هیچ داهێنکارییەک لە بۆشایی و لە هیچەوە نایەتە دی بەڵکو هەمیشە لە ئەنجامی ئەندێشە و ئەزمون و خەیاڵ و تاقیکردنەوەی دوور و بەردرێژی زەمینە دۆزرا زەمینەی دۆزینەوەی تازە دێتە ئاراوە هیچ زانستێک یەک پارچە نییە بەڵکو ئاوێتەیەکە لە کەڵەکەبوون و گردبوونەوەی بۆچوون و ئەزمون و تیۆر و بیردۆزی دەیان مرۆڤ لە قۆناغە جیاوازەکانی مرۆڤایەتیدا گەورە زاناکانی مرۆڤایەتی ئەو گوتەیە دەکەن بە دروشمی خۆیان کە لەبەر ئەو هۆیە ئەوان بلیمەت نین چونکە باشتر لەوانی پێش خۆیان دەبینن بەڵکو ئەوان بۆیە جیاوازن چونکە لەسەر شان و باڵی هەموو بلیمەتە گەورەکانی پێش خۆیان وەستاون بۆیە باشتر دەبینن ئەوان لە ئەزمونونەکانی پێشخۆیان کەڵک وەردەگرن جاچێ بەوەرگتن وەکو خۆی بێ یا بەڕەخنە بارانکردن وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە ئەو پردەی نێوان ئێمە و ئەوان دروست دەکات، لە هەر گوتوبێژ و باس و خواست و ڕاگۆڕینەوەیەکی زانستی یا هزریدا، ئێمە هەر لە خۆمانەوە ناتوانین خوێندنەوە بۆ دیاردە ژیانییەکان بکەین بەر لەوەی کە بزانین بەر لە خۆمان بیر بکەینەوە. و زانا و بیرمەند و داهێنەرەکان چیان گوتووە، چۆن لەو باسە ڕوانیویانە؟ تەنها ئەو کاتە دەتوانین بەرهەمهێنی مەعریفەت بین کاتێ شوێن پێگەی خۆمان بە بەراورد بەوانی لە پێش خۆمان هاتووین بزانین. مەعریفە لە سێناترین هەوڵداندا و بە تاکلایەنانە یەکڕاست بەرهەم نایەت. بەڵکو مەعریفە وەکو زێڕ وایە کە لە بۆتەی هەموو ئەو مشتومڕە زانستیانەی پێش خۆیدا دەتوێنرێتەوە، بەو کانزایە ڕەسەنەی خۆی شکڵ و شێوە و خشتەی نوێی لێدچێدەکرێت. هەر بۆیەشە پێویستی بە پشوودرێژی و موتاڵاکردن هەیە. ئەم خاڵە پاڵی بە مامۆستایانی وانەی گفتوگۆی زانستیەوە دەنێت کە کاتێک پرسیارێک لە فێرخوازەکانی دەکا لە باری ئارایشەیەک باس و خواسێک کێشە و دیاردەیەکدا نابێت تەنها ڕای ئەوان وەربگیرێت بەڵکو پێویستە هێندە وەگەڕیان بخات و بیانجوڵێنێت کە ئەو فێرخوازانە بچن بخوێننەوە و بەدواداچوون بکەن لە ڕاست و دروستی شتەکان بکۆڵنەوە داتا و بۆچوونەکانی بەر لە خۆیان بهێننە بەردەست لەیانەوە ڕابمێن ئەمجار دەتوانن خوێندنەوەی خۆیانیان بۆ زیاد بکەن بە جۆرێکی تر بڵێم فەلسفەی وانە ئەوە نییە کە قوتابی تەنها بەڕادەربڕینێکی سادە گزارش لە عقلی خۆی بکات بەڵکو دەبێت ئەو ڕایەنەشی بە زانیاری و بەڵگەی دەوڵەمەند و پش ئەستور بکات وانەکە لە خودی خۆیدا دەبێتە پاڵنەرێک کە قوتابی ببێتە توێژەر لە دۆزینەوە و ماریفەکانی پێشخۆی بەخەستی بکۆڵێتەوە داتاکان خڕ بکاتەوە بۆچوونەکان بەراورد بکات تێگەیشتنەکان یەکلا بکاتەوە. ئەم جارە لە دوو توێی ئەم کردارانەدا هەموو پێکەوە خۆشی ئەم جارە دەبێتە بیرکەرەوە. ئەمجار بیری تازە دێتە مێشک و بۆچوونی ئاقڵمەندانەی لە چنگدا دەبێت. لێرەوە لەم دیدگایەوە وانەی گفتوگۆی زانستی تەنها قسەکردن و قسەفڕێدان نییە. وەک بەداخەوە بەشێکی زۆری فێرخوازان و تەنانەت بڕێک لە فێرکارانیش وای لێ عاڵی بوون بەڵکو دەرفەتێکی زێڕینە بۆ بەرهەمهێنان و چێکردنی بۆچوونی دروست کە پشەستور بێت بە بەڵگە و بڕهان نە قسەیەکی هەڕەمەکی و بێنەوە بۆیە کاتێک فێرخوازێک لە زانکۆکانی کوردستان بۆچوونی خۆی لەبارەی دیاردەیەک یا بابەتێک دەردەبڕێت مامۆستاکەی لێی بپرسێت بۆچی وای یاخود چۆن هاو زۆر جار هەیە فێرخوازەکە زمان شکاو دەبێت هیچ وڵامێکی دەمستدا نییە بیخاتە بەردەست تەنها گوتەکەی خۆی بە شێوەیەکی دیکەدا دەڕێژێتەوە بۆچی چونکە ئەو ڕاو بۆچوونەی ئەو نیشانەی متاڵاکردنێکی هەقیقیانە نەبووە بە دوای زانیارییەکاندا ڕیشەیەکی قوڵی توێژینەوەی نەبووە بە بەڵگە پشت ئەستوور نەبووە، تەنها بۆچوونێکی سەرپێییانەی خودی بووە. لەبەرەوە لە دۆخێکی وەهادا فێرکار دەبێت ئەوە وەبیر فێرخوازەکە و فێرخوازانی دیکەشدا بهێنێتەوە کە ناکری بۆچوون و پرسیارەکانمان لە ژیاندا بێ بەڵگە و پشتتەنگ بن یان هەرزەلە و هەڕەمەکی بن پشتگیر نەبن بە بەڵگە و بوڕهانی مەعریفی. دەگونجێ لێرەدا مامۆستایەکی وانە ئەو گلەییەم ئاڕاستە بکات کە جارێ فێرخوازی ئێمە لە ساناترین هەوڵدا توانای تەنانەت قسە کردن و دەربڕین و بۆچوونێکی سادە و ساکاریشیان نییە، زۆرجار ترس و شەرم و بێدەنگی وای لێکردوون نەتوانن نقەیەکیشیان لێوە بێت. چ جای کار بگاتە ئەوەی کە بە بەڵگەی زانستی و دەستخستنی داتا و زانیاری چڕوپڕ گفتوگۆ لەگەڵ یەکتریدا بکەن. من هەق بە گلەییەکەی دەدەم. وە خوا یار بێت لە بەشەکانی کۆتایی ئەم پەرتووکەمدا هەوڵی وەڵامدانەوەی ئەو پرسیارە دەدەمەوە بە چڕی. بەڵام لێرە پێم خۆشە ئاماژە بەم خاڵە بدەم کە ناشێت تەنها لەبەر ئەوەی کە فێرخوازانمان باشتر وایە وا بڵێین کە بەشێکیان حەزی ئەوەیان هەیە کە لەبارەی سستی وەرگرتن و بێدەنگیدا بمێننەوە ئێمە هەوڵ نەدەین بۆ ئەوەی کە کەشی گفتوگۆ بەڵگەسازی بهێنینە دی پلان و فەلسەفەی پەروەردەیی دەبێ فێرخواز لە بازنەی فریودەری خۆشڕائەتی کمفۆرت زۆن، بهێنێتە دەرەوە بەرەو بازنەیەکی تر بیبات کە فراوانترە و جوڵە و نەشونماکردنی تێدایە ئەگەرچی ڕەنگە بۆ ماوەیەکی کاتی بارسەخت و بە کێشە و نارەعەتکێشیش بێت. بۆیە نالوێت تەنها لەبەر ئەوەی کە کلتوری بە بێدەنگی وەرگرتنی زانیاری پێشوەختەی ئامادەکراو لە نێو زانکۆکانماندا هەیە، ئێمە هەوڵ نەدەی کە ئەم کلتورە بشکێنین، هەوڵ نەدەین فێرخوازەکانمان بجوڵێنین بۆ ئەوەی خۆیان گەشتی گەڕان وەدوای زانیاریەکان بە ئەنجام بگەیەنن. مامۆستای فێرکار دەبێت داخوازی و مەیل و پلانەکانی لە ئاستی عەزی فێرخوازەکانی بەرزتر بن و دەبێت پڕۆژەی وانەوتنەوەکەی لە ئاستێکی بەرزتردا بێت کە ئامانجی پەروەردەیی باڵا دەستگیر بکا چون کێ قوتابی بە سروشتی خۆی چاو لە فێرکار و مامۆستاکەی دەکات مامۆسا بۆ قوتابی وەکو پێشەنگ وایە مامۆستا قوتابیەکەی چوون باربهێنێت و ڕایبهێنێت قوتابیەکەش ئاوها هەنگاو دەنێت پوختەی ئەنجامگیری ئەم بەشە ئەوەیە کە خوا خوا ستا پەروەردەیەکەی وانەی گفتوگۆی زانستی بریتە لە ڕێنوماهیکردنی فێرخوازەکان و ڕاهێنانیان و دەستگرتنیان لەسەر ئەوەی کە دەبێ بۆچوون لەوانەی گفتوگۆی زانستیدا لە ئەنجامی بەدواداچوونەوە بێتە ئارا هەروەکو چۆن سەری هەڕەم لە ژێرەوەیدا پاشخانێکی گەورەتر و فراوانتری هەیە دەبێ بۆچوونەکانیشمان وەک ئەو هەڕەمە لە ژێرەوەیاندا پتەو و پان بن یاوەکو بەستەڵەکی دەریا دەبێ بۆ چوون و دەربڕینەکانمان لە ژێرەوە پشت ئەستوور بن بە بەڵگە و خوێندنەوەی گەورەتر و قووڵتر بەم شێوەیە ئێمە دەتوانین قوتابی خۆمان فێر بکەین کە چۆن فێر ببێت.